الرحمن الرحیم لەو باسانەی پێشودا جارجار چەند شتێک ناویان برا بە کورتی کە ئێستا جێ ئەوەیە کە تۆزێ زیاتر لەبارەیانەوە باسکەین کە بۆ تەواوبوون و کاملبوونی ئیمانی مسلمان پێویستە کە ئەو شتانە ڕۆشن یەکێک لەوانە باسی مەلایکە وتمان کە خواهی متعال هەروە کە خالق و دروستکەری ئەم جیهانەیە هەروایش خۆی فەرمان ڕەوای خۆی دروستی کردوە خۆشی فەرمان ڕەواییەکە جا هەروا کە هەر فەرمانڕەوایەک لەبەر ئەوەی کە خۆی لە مەرکەزێکایە بەم لاو بەولا ناچێ بۆ ئەوەی کە عەزەمەت و گەورەی فەرمانڕەواییەکەی حەز بکرێ و بۆ ئەوەی کە فەرمانەکانی بگەێنێ بەم لاو بەولا کەسانێک وان بە دەوروبەریا کە ئەو فەرمان سادرەکەوە ئەوان ئەیگەێنن بە هەموو لایەکی وڵاتەکەیە هەروایش خی متعاال نەوەک مەخلوقی خەلق کردووە لەناو مەلایەکە کە بۆ ئەوەی کە فەرمان ڕەوایی کا لە جیهانە فەرمانەکانی ئەسپێرێ بەوان کە ئەوان ئەیگەین بە هەموو لایەکە و بەو جۆرە فەرمان ڕەواییەکەی تەحقیق ئەبێ و فەرمانەکانی لە هەموو لایەکە حازر ئەبن و ئجرا ئەکرێن کلمەی مەلائکە خۆی بە معنای پەیامبەرانە یعنی ئەوانەی کە پەیام لە لایەک وەرەگرن و ئەیبەن بۆ لایەکی تر مەلائکە کە بە هەمویان ئەوێژرێ و بە یەکێکیان ئەوێژرێ مەلک مەلک یانە کەسێک کە پەیام ئەبا لە لایە بۆ لایەکی تر و لە ئاەتی تریشا بەیانی کردووە کە مەلایکەی کردون بە فرستادە کەلیمەی ڕسول یانێ فرستادەکان بەکاری بردووە بۆیان کە بەیانی کردووە هەر کاتێک کە بیەوێ فەرمانێ سادر کا، ئەمرێ دەر کا، بۆ لایەک لەم جیهانە، ئەیسپێرێ بە یەک یا چەند نەفەر لەو فریشتانە، ئەوان ئەیبەن و ئەیگەیەننە جێگای خۆی و بەو جۆرە فەرمانڕەواییەکەی سەر ئەگرێ و جیهان ئاوا ئیدارە ئەکا. لە فەرمانی خوا دەرناچن هەرچێک کە ئەو ئەفەرمێ ئەوە ئەکەن غێری ئەوە شتی تر ناکەن هەر پەیامێکیان کە پێدا ئەیبەن ڕێگەێن لە فەرمانی بە هیچ جۆر لا نادەن و بەندەی بەڕێز و ڕێز لێنراوی خۆی متعاالم و کاریان هەمیشە بەندەگی و عیبادەت و تاعات و فەرمان برداریە لە فەرمانی خوا و لە کاتێک لە کاتێکەوە کە خوتەعاال ئینسانی خەلق کرد دەستوری دا بەڵام کە لە خزمەتی ئینسانە بن ئەو شتانەی کە پێویستە بۆ ئینسان ئامادە بکرێت تا بتوانێت عیبادەت و بەندگی خوابکە ئەوان تهیە بکەن ئامادەی بکەن تا یانوی نمێنێ و بۆ هیچ هیچ شتێک دانمێنێ و نەڵێ کە ئیمکانات لە دەستما لە بەردەستمانە بوو نمتوانی بەندگی بکەن ئەوانیش هەل لەو سەرتاوە قبولیان کردووە و ئتاعاتیان کردووەوە لەو کاتەوەوان لە خزمەتی ئینسانەوە هەر شتێک کە پێویست بێ و لازم بێ بۆ ئینسان تهەیەکەن بۆی و ئامادەیەکەن بۆی کە بیانوویەکی نەمێنێ نەڵێ دواییا ئیمکانات لە بەردەستما نەبوو بۆ بەندێ یەکێک لەو شتانە کە ئەیکەن بۆ ئینسان هەروە کە لەوە پێش وتمان ئەوە بوو کە هەر دوو نەفەریان مەئموری یەک نەفەر ئینسانن کە لە لای ڕاست و چەپیەوە هاونشینن بۆی هەمیشە و هەر شتێک کە ئەیکا ئەینوسن و سەبتی ئەکەن و یادداشتی ئەکەن بۆ ئەوەی کە دوایە بەپێی ئەوە محاسبە و محاکمەی بکرێ لە دادگای و لەوێ ئامادەن بۆ ئەوەی کە ڕئیسی دادگا قازی دادگا کە خۆی متعاالە هەر فەرمانێک سادرەکە هەر ئەمرێ دەرەکە ئەوان ئجرای بکەن بۆ نمونە کاتێک کە ئەمر دەرەکا بۆ ئەوەی کە مؤمنەکان ببرێن بۆ بەهشت و کافرەکان ببرێن بۆ جەهنم ئەوانن کە ئەیان دەنە بەر و هەرکامیان ئەبن بۆ جێگای خۆی پێویستە کە ئینسانی مسلمان ئیمانی بە کتێبەکانی خۆی متعال بێ کە لەوە پێش بە کورتی ئشارەیان بۆ کراوە ئیمانی بەوە بێت کە بۆ هەر ئۆمەتێک خۆی متعال بەرنمەی هدایەت و ڕێنمایی نردووە بۆ لە هەر زمانێکە کە پێویست بووە لە هەر جەیەکە کە پێویست بووە کتێبی نردووە بەرنامەی هدایەتی نردووە بۆ ئەوەی کە مردم عقیدەیان ئاوا بێت کە خوا ئەوێ بۆ ئەوەی کە ڕێوەڕەوشی زندگیان ئاوا بێت کە خوا ئەوێ بۆ ئەوەی کە ڕێگای ئیمان و عملی ساڵ بگرن کە ئەو کتێبانە هەمویان هەر یەک بەرنامە بوون ئەویش ئەوەی کە ئینسان بەندەی خواێ ئاوا کە لەەوە پێش بەیانمان کردوە و هەروە ئەبێ ئیمانی بێ بە پێغەمەران بە ئەمبیا یعنی ئەوانەی کە خەبەری وەحی و بەرنامەی هدایەت لە لای خواوە هاتوو بۆیان و مرسەلی ڕسول فرستادەکان یعنی ئەوانەی کە تعال نردوونی بۆ ئەوەی کە بەرنامەی هدایەت بگەێنن خەڵک و ڕێی بەندگیان بۆ ڕۆشنکردنەوە کە ئیمانێنان بەوانش ئەوەیە کە باوەڕی بێ بەوەی کە پێغەمەری خوا بوون فرستادەی خوا بوون و ئەوەی کە گەیاندویانە ئەوەی کەوەریان گرتووە حەق بۆ و بەرنامەی هدایەت بووە لە لای خواوە شتێک نەبووە کە لە تەرەفی شەیتانەوە بێ یا خەیاڵی خۆیان بێ و تووشی کەمترین خەتا و ئیشتبا نەبوون لەوە کە ئەو شتەیان وەرگرتووە ئەو بەرنامەی هیدایەت و هەروە باوەڕی بێ و یەقینی بێ کە هەرچێک کە پێیان دراوە بێ ئەوەی کە شتی پیا بنێن یا بێ ئەوەی کە شتی لێکەم بکەنەوە گەیاندویانە و تەبلیغیان کردووە و ئەوەی کە گەیاندویانە بەرنامەی خوا بووە بێکەم و زیاد و کەمترین خیانەت و دەستکاریان لە بەرنامەی خوا نەکردووە هەروە کە هیچێکیان پێ ئزافە نەکردووە و هیچێکیان پیا نەنا ئاوا کە نردوویە گەیاندویان و هەروە باوەڕی بێ بەوەی کە ئەوان ئیمام و پێشەوا و سەرمەش بوون بۆ ئەو خەڵکەی کە لە زمانی خۆیان نبوون و هەروە بۆ هەر بەندەیەک بۆ هەر عبدێک کە بێوێ ڕێگای بەندگی خوا بگرێت تا ڕۆژی قیامەت واجب بووە لەسەریان کە ببن بە پێشەوا و پێشکەون بۆ خەڵکی ڕۆشن کەنەوە کە بێ چۆن ئیمان بێنن بە کتێبەکانی خوا و ئەبێ چی بکەن و چی نەکەن خۆیان سەرمەشق و پێشەوا بوون جا لە سەرمەشق و پێشواییەکەیانە بە باشترین شێوە پێشواییان کردووە و وەزیفەی بەندگی خۆیانیان ئەدا کردووە بەڵام لەبەر ئەوەی کە بەشەر بوون جارجار تووشی ئیشتبا بوون ئەمما ئەوە عمدی نەبووە بە قەست نەبووە و دوای ئەوەیش کە تووشی ئیشتباهەکە بوون خۆی متعاال وحی بۆ نردون بەیانی کردووە کە ئەوە ئیشتبا بووە و بواە ئاوا بواە ڕۆشنی کردۆ کە حەقکانە و ئەوەی کە دروستەکانە ئەوانیش زوو لە ئشتواکەی خۆیان دەستیان کێشاوە و هاتوونەتەوە سەر ئەو شتێک کە خۆی متعاال بەیانی کردووە ئەڵبەتە ئشتواکانیش زۆر کەم بوون و ئەوەیش خلافی ئەوە دیە کە ئەوان پێغەمەر بوون و ئەو دەرەجە بەرزیانە بوون یانێ وا نەزانرێت کە نابێت کەسێک کە پێغەمبەر بێت لە شتێکیشە لە شتێکا ئیشتبا بکە چونکە هەرچێک بێت بە شەرە و حکمەتیشی تیا بووە کە خۆی متعاال ئابە جۆرە بە خەڵکی نیشان داوە کە ئەوانش بە شەرن و خوانین بۆ ئەوەی کە خەڵکنیان تەن بە فەریاد ڕستی خۆیان و تووشی شەریک خراوان بۆ خوا نەبن و لە لایەکی تریشەوە ئەمە خەتەری تیانە بۆ چونکە دوای ئەوە کە تووشی ئیشتباهەکە بوون خوان تعال وحی نردووە و ڕۆشنی کردوەوە کە ئەوەی کە دروستە شتی ترە و ئەوە نییە وەک مەسلەیە کە لە غەزۆی بەدرا ڕوویدا کە پێمەریخوا ئازادیان بکەن کە ئازادیان کردن دوایی ئاەیە قورآان نازل بوو هەڕەشەی زۆر تریتیان نازل بوو و بەیانی ئەوە کرا کە حەق نەبوو ئاوا بکەن و کارەکە خۆی کارێکی زۆر گەورە و نابەجێ بووە بەڵام ئێستا خوا لێیان ئەبورێ و عذابیان نادا لەبەر ئەوەی کە اجتهادیان کردووە و بە عەمدی نافەرمانی خۆیان نەکردووە و لە ڕووی اشتباوە تووشی ئەو کارە بوون مە ئەوەی کە گەرەکیان بێ نافەرمانی خوا بکەن ئەفەرمێ ئەوایسا چاوپۆشی ئەکەم و عفوتانەکەم بەڵام جارێکی تر ئاوەها کارێک نەکەم ئەمەش ئیمان بە پێغەمەرانی خوا جا لێرا شتێ زۆر لازمە زۆر پێویستەکە تەوەجوی پێ بکرێ دقەتی یا بکرێ ئەویش ئەوەیە کە ئیمان بە مەلایکە و ئیمان بە کتێبەکان و بە پێغەمەران ئەیانزانێ عەمەڵیان پێ بکا و بەپێی ئەوانە بژی، ئەگەر نا ئەگەر زۆر زۆر باشیش بزانێ کە لەو کتێبانە چی هەیە و بزانێ کتێبی خوان بەڵام عەمەڵیان پێ نەکا ئەوە بە ئیماندار حەسێب ناکرێ و هیچ بە کەڵکی نایە ئەو زانین هەروە ئیمان بە پێغەمەرانی خوا ئەوە نییە کە ئینسان بزانێت کە ئەوان پێغەمەر بوون یا حتا ئەوە نییە کە بڵێ من خۆشم ئەوێن و احترامیان ئەگرم و نازانم قەدەمیان ئەنێن بەسەر چاو و ئاو جۆرەشتانە نە ئیمان بە پێغەمەران ئەوەیە کە دوای ئەوە کە ئینسان زانی ئەوان بەرنمەیان لەلایەن خواوە وەرگتووە و هێناویانەوە خۆیان بوون بە سەرمەشق و ئەوەڵین کەسانی کە بەرنمەی خۆیان جرا کردووە و ڕێیان ڕۆشن کردەوە بۆ خەڵک دوای ئەوە کە ئەوەی زانی تەسلیمی ئا ئەوە بێ و لە ژیانە تەنها پەیڕەوی ئەوان بێ تەنها شوێن ئەوان کەوێ و پێشەوای تر و ڕەهبەری تر غەیری پێغەمەرانی خوا قبول نەکە و حتا ئەگەر عالمێکی موئمن و لە خوا ترس ئەکا بە پێشەوا و بە ڕەهبەری خۆی لەبەر ئەوەیە کە ئەبێ لەبەر ئەوە بێ کە ئەو بە شوێن پێغەمەرانی خوا ئەڕوا لەبەر ئەوەی کە ئەو شوێن کەوتوی ئەوانە ئەم شوێنی ئەو ئەکەوێ کە لە حەقیقەتا شوێنی ئەوان کەوتووە کەوابووی تر ناتوانێ شوێن قانون و بەرنامەی تر بکەوێت ناتوانێ ئتاعات لە ئەو حاکمانە بکەوە بە قانونی خۆیان و بە هەوا هەوەسی خۆیان حکومەکەن ئەگەر کەسێ ئتاعات و فەرمان بورداری لەو حاکمانە کرد ئەگەر کەسێک ئەو دەشوێن ئەو قانون و بەرنامانەی کە هەوەس و هەوای ئەو حاکمانن ئەوە ناتوانێت بڵێ کە من ئیمانم هەیە بە پێغەمەران و ئەگەریش پێغەمەرانی خۆش بێ و بزانێت کە پێغەمەرن و بزانێت کە ئەوانە کتێبی خۆن هیچ بکەوتی نایەوە خوان تەعاال لێ قبول ناکەم ئیمان ئەوەیە کە دوای ئەوە کەزانی ئەو بەندە ساڵحانە پێغەمەری خۆن بە تەواوی لە ژیانە شوێنیەوان لە شوێنەوە شتێکی تر زۆر مهم هەیە کە بەبێ ئەوە ئینسان ناتوانێت بەندەی خوا بێت و عبادەت و بەندگی خوا بکە ئەویش ئەبێ ڕۆشن بێ و ئینسان بە تەواوی تەسلیم بێت تا بتوانێت ڕێگای بەندگی خوا بکرێت ئەویش ئەوەیە کە بزانێ کە خۆی متعاال لە هەموو شتێ خبەردارە و هەموو شتێ ئەزانێ و قدرەت و توانای هەیە بۆ ئەوە کە هەر شتێک کە بێوێ لیکا و ئەنجامی بە و هەر کارێک کە بیکە بە جێگەیە و دروسە و کاری نابەجێ و بێهودە ناکە جا بنا لەسەر ئەوە پێش لەوەی کە ئەم جیهانە دروستکە نەقشەیەکی ڕژاندووە بۆ دروستکردنی هەروەک چۆن ئەگەر لە جێگایەکە گەرەکیان بێ مەسەلەن بیمارستانێ دروستکەن لە پێشا مهندسێ نەخشە و گەڵاڵی ئەو بیمارستانە ئەڕژێنێ و دیاری ئەکا دوایی ئەوە معمار و بەننا و ئەمەلە ئێنە سەری وە ئاوا کە ئەو نەخشەی بۆ ڕژاندوە ئاوا دروستی ئەەکەن و نەخشەکەی ئەو پیاداکەن هەروە ئێتە دی و چی نایەتە دی و چی ئەبێ و چی نابێ جا دوای ئەوە دەستی پێکردوە بە پیادەکردنی ئەو نەخشەیە و لە پێشا ئاوی بەدیهێناوە دوای ئەوە ئاوەکەی کرۆ بە دوو کەڵ جا لە دوو کەڵەکە ئاسمانەکان و زەوی و ئەوەی کە لە بینیانە دروستی کردووە ئاسمان و زەوی هەرکان ئاسمان و زەویەکە لە دوو مەرحەلا لە دوو ڕۆزگارە و ئەو شتانش کەوان لە زەویا لە گیا و دار و درەخت و خێرات و بەرەکاتێکەتیا هەن و کەژوکیەوەکان ئەمانش لە چوار مەرحەلێ ترا و لە چوار ڕۆزگاری ترا کە گشتەکەی بووە بە شش ڕۆژ شش ڕۆژی خوا کە هەر ڕۆژێکی زمانێکی زۆر لێژ و تورانێت جا هەر لەو نەقشە و گەڵاڵە ئەوەی دیاری کردووە کە مەخلوقێک دروستکە کە هەم علم و زانستی ببێ خێر و شەڕ و دروست و نادروست لە یەک جیاکاتەوە و هەم بتوانێ لە دوو ڕێگا یەکێکیان هەڵبژێرێ و واز لە وتریان بێنێ ئەو مەخلوقە ئینسانە کە خوای متعال ئاوا دروستی کردووە کە بزانێ چ ڕێگایە دروسە چی نادروسە چی خێرە چی شەڕە و بتوانێ لە بینی دروس و نادروس و خێر و شەڕە ئەوەیان کە باشە و ئەیگەیەنێ بە خۆشبختی و سەعادت ئەویانە هەڵبژێرێ و لەوەکەی تریان دەستبەردار بێ و ڕازی لێبێ بەڵام هەروە کە لە پێش ئاوتمان ئەوەی بەیان کردووە کە هەر خوایەکە هەر شتێ ئەکا هەر کارێک کە بکرێ هەرخوایەکە ئەیکا و ئینسانیش هەروەک ئاگر و وەک بەرد و دار و هەر شتێکی تر سەبەبێکە لە سەبەبەکانی خوا کە خوتەال بە هۆی ئەوەوە بەعزێ لە کارەکانی ئەنجام ئەدا، بەڵام مانای ئەمە ئەوە نییە کە ئینسان ئیرادەی نییە و هەروەک ئاگر بێ ئیرادەیە و سەبەبێکە کە خوای متعال شتی پێ ئەکا بێ ئەوەی کە خۆی ئیرادەی بێ لە عینی ئەوە کە ئینسان ئاوا نیە کە خوا زۆری لێ بکا و بە زۆر بە ڕێگایەک لەو ڕێگایانە بیت جا بۆ ئەوەی کە ئەمە ڕۆشن بێتەوە بە یەک دوو مثال دێنینەوە و ڕۆشنی کەینەوە کە چۆن ئینسان هەم سەبەبە بۆ کارەکانی خۆی متعاال و هەم اختیار و ئرادێکی هەیە و بە ئرادەی خۆیەکە ڕێگایەک هەڵبێت ئەوە فەرزەکەین ڕۆژی قیامەتە و خۆین تەعاال خەڵکی بان کردووەتە دادگای و یەک نەفەر کە کابرایەکی بە تفەن کوشتووە احزار کراوە و خۆین تەعاال خەریکە محاکەمەیەکا و پرسیاری لەکە کە بۆچی ئەو کابراتە کوشت ئەمیش جواب دەداتەوە کە من خۆ خۆم شتێکم نەکردووە مەگەر من سەبەبی تۆ سەبەبی کارەکانی تۆ نین منیش هەروەک هەر شتێکی تر مەگەر سەبەب نین تۆ کارت کردووە من سەبەبی تۆ بووم من شتەقسیرێکم نەکرد خوای متعالە فەرمێ باشە تۆ سەبەبی کاری منی بەڵام شتێکی تریش هەیە خۆ من لەسەر ئەوە محاکمە ناکەم کە کابرایە کوژراوە ئەوە ئەوە تا کەسێکی تریش لەو لاوەیەکە یەک نەفری کوشتووە بەڵام چون قەستی نەبووە کە بی کوژێ چون تەسلیمی نەبووە کە بی کوژێ محاکمەی ناکەم لە دەستی دەرچووە کوشتویەتی بە قەستی خۆی نەبووە من لەسەر ئاو شتە کە ڕووی داوە کە کوشتنەکەی تۆ محاکەمە ناکەم لەسەر شتر محاکەمە تۆ لە کاتێکا کە هەمووسد نابووە سەر ماشەی تفەنەکە و خەریک بووی بیتەقێنی و بیدەی لەسەر دڵی کابرا و بیکوژی ئالە و کاتە ئەتزانی کە من چیم بڕیارداوە چیم مقدر کردووە کە تۆ بیکەیت ئەتزانی کە من نووسی و مەکەبێ تۆم شخصە بکوژی ئەرزەکە نە لەو کاتە دای لێ کەوت و چوومە سەری تەماشام کرد سێرم کرد سارد بووە تۆ ئەو وەختە زانیم ئەوە مقدەر بووە و بڕیار بووە کە من ببم بە سەبەب بۆ کوشتنی ئەم شخص ئەم تعاالە فەرمێ کەوابوو لە کاتێکاوا تۆ خەریک بووی ئەو بکوژی ڕۆشن نەبوو کەچی بڕیاردراوە و لە دواییە کە ڕۆشن بووەوە قەرار بۆ تۆ بیکوژی ئازە تۆ کاری خۆت کردبوو تۆ ئەوەی وا لە دەست هاتبوو ئەنجامت دابوو تر شتێک نەمابوو بۆ تۆ کە بیکەیت دەی من لەسەر ئا ئەوە محاکەمەی تۆ ئەەکەم کە لەو کاتاوە نەتەزانی کە کوشتن و نەکوشتن کامیان بڕیاردراوە تۆ کوشتن و هەڵبژار بۆ خۆت من ئەڵێم بۆ لەو دوو احتمالە لەو خێر و شەڕە تۆ شەڕەکەیانت بۆ خۆت هەڵبژار خۆ شەریعەت و بەرنامەکەی من کتێبەکەی من حاضر بوو لە وەختا پێی ئەوتی بەرنامەی هدایەت پێی ئەوتی کە مەکوژە لە جیایەوە کە کوشتنەکە هەڵبژێری نەکوشتن هەڵبژێرە مەکوژە جایز نیە و دروست نیە. تۆ بۆچی لە بەینی کوشتن و نەکوشتنە کوشتنەکە هەڵبژارد من لەبەر ئائەو هەڵبژاردنە تۆ محاکەمە ئەکەم و مجازات ئەکەم حتا ئەگەر دوای ئەوە کە تۆ کوشتنت هەڵبژارد و تفەنت تەقان ئەگەر نەیشی کوشتایە ئێستا هەر محاکەمەم ئەکردی چونکە تۆ هەر ئەو تەسلیمە و ئەو هەڵبژاردنەت لە دەستێ و ئەوەت ئەنجام داوە ئاوا ڕۆشنە بێتەوە کە ئینسان لە ڕێگای بەندگی خوا ئەوەی کە لە دەسیەت ئەوەیە کە تەسلیم بگرێت کاری باش بکە یا کاری خراپ بکە وە لەو کاتە کە تەسمیم ئەگرێ ڕۆشن نییە کە خوا چی دیاری کردووە کەوابوو ئەم بۆ خۆی مختارە و بە مەیلی خۆیە کە یەکێک لەو دوو لایە ئینتخاب بکات دوایی کە ئینتخابی کرد و هەڵی بژارد ئەو کاتە ڕۆشنە بێتەوە کە خوا چی کردووە کە تازە ئەم تەکلیفی خۆی و مەسئولیەتی خۆی ئەنجام داوە و لەسەر ئەو تەکلیف و مەسئولیەتەیە کە خوای متعال محاکمەیەکە و جەزا و پاداش یا سزای پێدات جا دوای ئەوە ئەبێ ئەوە بزانین کە ئینسان کە بۆ بەندگی دروست کراوە ئەبێ هەمیشە بیری لای ئەوە بێت کە تەکلیفی چیە و چ شتێک ئەبێت بکە و چ شتێک ئەبێنەکە خوا ئەفەرمێ ئەوە بکە بیکە ئەفەرمێ ئەوە مەکە نیک مانای ئەوە کە ئەوەی وا خێرە تەسمیم بگرێ بۆی هەڵی بژێرێ ئەوەی کە شەڕە تەسمیم بگرێ کە لێ دوورکەوێتەوە ئەوەی کە لە دەستی ئینسانی ئامەیە کە تەسمیم بگرێ لەسەر ئەنجامدانی خێر و دووری گرتن لە شەڕ دوای ئەوە تەوەکول بکە لەسەر خوا و داوا بکە لە خوا کە کۆمەکی بکا کە خێرەکە ئەنجام با و لە شەڕەکە دوورکەوێت ئەوەی کە لە دەسی ئەمیە تەسمیم گرتنەکەیە ئەمما ئەنجامبوونی خێرەکە یا شەڕەکە ئەوە لە قدرەتی ئەمانە و خۆی متعاالەکە کەسێک کە ڕێگای بەندگی خوا ئەگرێ ئەگرێتە بەر زۆرێک لە نعممەت و ئیمکاناتی دنیای لەدەست دەرەچێ و زۆرێک لە گیرگرفت و دەردیسەر لەوانەیە کە دەردیسەر و گیرگرفتی زاهرینێنە ڕێگەی ئەبێ هەر بیری بەلای ئەوە بێت کە ئەبێ چی بکە و ئەبێ چی نەکە و ئەوەی کە چی ئەبێ و چی نابێ خۆشی ئەبێ یا ناخۆشی ئەبێ مردن ئەبێ یا نابێ لە دەست دەرچوونی ماڵ و سەروەت ئەبێ یا نابێ هەرچێک ئەبێ و هەرچێک نابێ ئەوانە ئەو عەلاقەی لەگەڵیان نییە حەقی نییە کە بیریان لێ بکاتەوە ئەوانە بەدەست خوایە خوا کە بڕیاری دا لە ئەوەڵەوە بڕیاری داوە شتێ بێ حتممە ئەبێ بڕیاری داوە شتێنە بێ نابێ ئینسانە بێ دڵی تەختێ دڵی ئارام بگرێکە ئەگەر ڕێگای بەندگی خوا بگرێ و خەریکی ئەدای وەزیفەی بەندگی بێ ئەوەی کە بۆی دیاری کراوە حتمما پێی ئەگا و ئەوەیش کە بۆی دیاری نەکراوە و بۆی قرار نەدراوە هزار جاریش لە ڕێگای بەندگی لادا دەستی ناکرد ئەگەر شتێک دەستکەوت ئەوە هی خۆت بووە و خوا هەر لە ئەوڵەوە بڕیاری داوە و حتمما دەست ئەکەوت و ئەگەر شتێ لە دەست دەرچوو ئەوە بزانە کە هەر قەرار نەبووە کە هی تۆ بێ بۆیە لە دەستم دەرەچێ چونکە ئەگە هی تۆ بواە حتمما هی تۆ ئەبوو ئەبوو بە نسیب جاکەوایە ئیتر ئینسانی مؤمن ئەبێ لە ئەو پەڕی دڵارامی و پێمنیا خەریکی ئەدای مەسئولیت و بەندگی بێ بیری بەلای ئەوە نەبێ کەچی ئەبێ و چی نابێ و چۆنە بێ و چۆن نابێ ئەوانە بسپێرێ بەخوا تەوەکلکە لەسەرخوا خەریکی ئەدای مەسئولیەتی بەندگی بێ هەروە کە لە پێشا وتمان ئەو خەریکە بێت کە ئیمانی زیاتر و زیاتر بکە کردەوەی چاک ئەنجام با کە ئەمانە سەبەبی خۆشببختین دوای ئەوە تەوەکل بکە لەسەرخوا کە خوتەعاالیش خێری دنیا و ئافرەتی بۆ بەراهەمەکە ئەمەش ئەوەیە کە پێ ئەوێژرێ قەزا و قەدەر کە پێویستە ئینسان مسلمان ئیمانی پێبێ و بەبێ ئەمە ناتوانێ بەندگی خوا بکە ئەگەر بیری بەلای ئەمەوە نەبێت و تەسلیم نەبوو بێت لە دڵیا ئابەمە سەری لێ ئەشێوێ و لە جای ئەوە کە ئەدای وەزیفەی بەندگی بکە لە جای ئەوە کە عیبادەت و بەندگی بۆ خوا بکە هەر لە بیری ئەوە ئەبێ کە چی ئەبێ و چی نابێ عبادەت و بەندگیەکەی لە دەست دەرەچێ سەبەبی خۆشببختی لە دەست دەرەچێ و هیچێکیش ناتوانێت بگۆڕێت چون خوتان هەر بڕیارێکی داوە هەر ئەوە ئەبێ و غێری ئەوە ناب جا لە ئاوا کاتێکایەکەی تر ئینسان لە هیچ دەسەڵاتدارێک ترسی نابێت ناخۆشی ڕووناکاتە دڵی ئینسان و بە دڵێکی ئارام و پڕ لە هێمنێەوە خەریکی ئەدای وەزیفەی بەندگی ئەوێت و ڕێی بەندگی ئەگرێ و هەروە بەرەو خۆشبەختی و بەختیاری جا دوای ئەوەی کە ئیمان و باوەڕی ئینسان ئابم جۆرەکە بەیان کرا دامەرزا ئیمان لە دڵیا جێگیر بوو ئیمان بەخوا بە مەلائکە بە کتێبەکانی خوا بە پێغەمەران بە ڕۆژی قیامەت و دوای ئەوە کە بڕیاریدا کە ڕێگای بەندگی خوا و ئیمان و عەمەڵی ساڵح بگرێتە بەر لە ژیانیا هەر لە ئەو ئتاعەت بکە و بەندگی و عیبادەت هەر بۆ ئەو بکە و داوای کۆمەکی لێ کرد و بە تایبەت نوێژی کرد لەخوا پاراوەکە کۆمەکی بکە بۆ ئەوەی کە بتوانێت ئەو پەیمانەی باتە سەر زۆرێک لە تەکلیفەکان لە مەسئولیەتەکان ڕوەکەنە ئینسانی مسلمان کە لە قورآە خۆ لە حەدیسەکانی پێوەمەری پاو لە کردەوەکانی ئەوە دیاری کراون و ڕۆشن کراونەتەوە بۆ ئینسانی مسلمان کە یەک لە دوای یەک ئەوێ ئەوانە بزانێ و ئەنجامیان با و لە ژیانیان متعاهد بێت کە لەگەڵ ئەوانە بژی ئەوەی کە خوا فەرمیەتی ئەنجامی بە ئەنجامی بە ئەوەی کە فەرمیەتی دووری لێ بدرە دووری لێ بدرێت کە ئەوانش هەموو ژیانی ئینسان ئەگرنەوە و مەسلەیەک و حاڵەتێک لە ژیانی ئینسان نییە کە لەلایەن خواوە بەرنامە و قانونی بۆ نەهاتبێ و شتێک نییە کە ئینسان بتوانێت لەو شتا لە غێری خوا بەرنامە و قانون بگرێ و ئتاعات نە غێری خوا جا لە پاشماوەی ئەموتارە چەند دەستورێک چەند حکمێک لەو حکمانەی کە لە قورآە بەیان کراون باسییان لەکەین کە زۆر پێویستن بۆ ئەوەی کە مسلمان بیان زانێەوە عملیان پێ بکە کە تەنها ئەوەش بزانین کە دینی خوا کە زۆرێک لە دەستورات و فەرمانەکانی دینی خوا کە دەستور و فەرمانی زۆری تایە یەک دینە یەک بەرنمەیە ناکرێ ئینسان بڕێکی قبول کە و بڕێکی قبول نەکە ئەوانەی وا بڕێک لە فەرمان و دەستورەکانی خۆی متعاال قبولەکەن و بڕێکی تری قبوڵ ناکەن یا مبالاتی پێ ناکەن خۆیان متعال لیان قبوڵ ناکەوە ئەوانە بەندەی خوانین و نابێت دڵخۆشکەن لەوەی کە ئەدەن بە خۆشببختی و بەختیاری لە دنیا و ئاخر لە زۆرێک لە ئاەتەکانی قورآە ئەو دەستور و فەرمانانە بەیان کراون کە چەند دانەیەکیان لە چەند ئایە قورئانە کە لە چەند ئایە قورئان لە چەند سورا بەیان کراون بەیان خوێنینەوە و بەیانیانەکەین کە بزانرێ ئەبێ چی بکرێ و ئەبێ چی نەکرێ لە سوورەی قەلەمە خۆی متعاال دوای ئەوەی کە ڕێنمایی پێغەمەرەکەی ئەکا بۆ ئەوەی کە هەر لەسەر ڕێی بەندەگی و تبلیغ و گەیاندنی بەرنامەی خوا بمێنێتەوە و گوێ نەدا بە قسەی ئەم و ئەو لە دژمنانی خوا و دڵی خۆشەکا و پێ ئەفەرمێ کە تۆ خوو ڕەوشتێکی زۆر گەورە هەیە و دامەرزاوی لەسەر خوو ڕەوشتێکی زۆر گەورە بەیانی ئەو خوو ڕەوشتە ناپەسەندانە کا کە دژمنەکانی ئەو هەیانە کە ئینسانی مسلمان ئەبێ هەوڵ بە کە لەو خوو ڕەوشتانە دوور بێ و ئەگەر شتێ لەوانەی تیاێ ئەبێ بە زووترین کات تێکۆشێ بۆ ئەوەی کە خۆی لێ دوورکات یەکێک لەوانە زۆن زۆر سوێن خواردنە کە کلمەی حەلاتی بکارهێناوە کە زۆر سوێن خواردن نیشانەی ئەوەیە کە ئەو ئینسانە شخصیەتی نییە خۆشی بەخۆی ئەزانێت کە دارای شخصیت نییە دارای ئەرزش و قیمەت و داعتیبار نییە لەبەر ئەوەی کە خۆی بڕوا بە خۆی ناکە وا ئەزانێ خەڵکی تریش بڕوای پێ ناکەن و هەر قسەیە کە لە دەمی دەریە لەگەڵ سوێنێکا لە دەمی دەریە جا کاتێک کە ئەوەی لای خەڵک دەرکەوت و خەڵک بەوە ناسیان هەروە کە خۆی هەیە و هەر ئەوەی وا خۆی لێ ئەترسا ئاوا دەرئەکەوێت و تووشی ئاوا بێ کە خەڵکی تریش ئەزانن ئەمە ئینسانێکی بێ شخصیەتە ئینسانێکی بێ عتیبار و بێ قەدر و قیمەتە و وەک فەردێکی محتەرم و وەک عزوێکی کۆمەڵ تەماشای ناکە ئینسانێک کە شخصیەتی بێ ئینسانێک کە قەدر و قیمەتی بێت و ئەرزشی بێت لە قسەکردنیا دەرەکەوێت و پێش لە هەموو کەس خۆی بەخۆی بڕواتە خۆی بەخۆی یاعتمادی هەیە و هەر ئەو بڕواوی عتمادەی کە خۆی بەخۆی هەیەتی لای خەڵکیش مەقبول ئەبێ و خەڵکیش بڕوای پێەکەن عتمادی پێەکەن و قبوڵ ئەکەن کە دارای شخصیەتێکە و ئیتر نیازی نابێ بەوەی کە لەگەڵ هەر قسەیەکە کەیکا سوێن بەڵێ جارجار زۆر کەم ئینسان نیازی ئەبێ بەوەی کە بۆ ڕۆشنۆکردنەوەی شتێک سوێنێ بخوا بەڵام ئینسانی مسلمان زۆر کەم ئەو کاراکە یەکێ تر لەو خو ڕەوشتە پیسانە کە هەر لە پاڵ ئاوایە زلت و خواری و خۆ بچووکگرتن و خۆ بە بچووک زانینە نە بە معنای تەوازۆ تەوازۆ شتێ باشە زلت ئەوەیە کە ئینسان لە بیری ئەوانە بێت کە ئەگەر ئینسان لەگەڵ خوا بێ و علاقە و ارتباتی لەگەڵ خوا بێ سەربەرز و سەرفرازە لەبەر ئەوەی کە دڵی خاڵیە لە ئیمان هەمیشە حازرە بۆ ئەم و ئەو سەردانەوێنێ سەری زلەتیان بۆ شۆڕکە نۆکەری بکە بۆ ئەم و ئەو و وای لێت کە شخصیەتی بۆ نامێنێ شخصیەتی لە ژێرپی ئەم و ئەو لە دەسەڵاتداران و زۆرداراننا ورد ئەکرێ هەروواکە ئەبینین زۆرێک هەن کە لە ئەو پەڕی زلت و سەرشۆڕیان بە جۆرێک کە هەر دەسەڵاتدار و زۆردارێک هەرگیز قەبوڵ ناکا کە سەری زللەت و شۆڕی دانەوێنێ و حازر نابێ کە کەمترین زللەت و سەرشۆڕی لە خۆی نیشان دا، بەڵکو زۆر زۆر بە عزەت و زۆر زۆر بە سەرفرازی و سەربەرزییەوە لەگەڵیان بەرخورد ئەکا و خۆی لەوان بەرزتر ئەگرێ و هەرگیز ئیجازە بە خۆی نادا کە بۆ لەحزەیەکیش خۆی لەوان نزمتر بکا. یەکێتر لەو خوو ڕەوشتە پیسانە ئەوەیە کە قسەی ئەم ببا بۆ ئەو قسەی ئەو بێنێ بۆ ئەم بۆ ئەوەی کە بینیان تێکبا کە پێش لەوە یەکێتن لەو خۆڕەوشتانە ئەوەیە کە هەمیشە کاری ئەوە بێت کە شخصیەتی مردن وتر هەم ماس بە هەر جۆرێک کە بۆی ڕێککەوێ هەوڵ با بۆ ئەوەی کە شەخسیەتی مەردم ورد کا و بێ ئەعتیبار و بێ ئەرزش و قەدر و قیمەتیان کا لە ناو خەڵکا لەبەر ئەوەی کە خۆی شخصیەتی نییە لەبەر ئەوەی کە شخصیەتی خۆی ورد بووە حەز ناکە کە کەسی تریش ببینێ کە دارای شخصیەتێک بێ جا ئەوەیە کە بە ئەنواعی فێڵ و حیلە و نەخشە و پیلان هەوڵەدا بۆ ئەوەی کە شخصیەتی ئەوانەی کە دارای شخصیەت وردی بکە و لە بینیان بە و دوای ئەوە خوڕەوشتی ناپەسەندی قسە هاوردن و قسەبردن مەشائیم بنەمی هەمیشە بەرنامەی ئەوەیە کە قسەی ئەمە با بۆ ئەو قسەیەوە با بۆ ئەم بۆ ئەوەی کە بینیان تێکبا و فەساد خاتە بینی خەڵکەوە و کۆمەڵ تێکبا بەیەکا بە جۆرێک کەس بڕوا و عتمادی بە کەسی تێش نەمێنێت و یەکێتر لەو خوڕە وشتە پیسانە ئەوەیە کا فەرمێ منناعل للخیر کە هەمیشە کاری ئەوەیە کە من ئەکا لە ئەوەی کە خیر بگا بەوانەی کە نیازیان پێ و نعممەت و ئیمکانات باتە دەست ئەوانەی کە ئەحتیاجیان پێێت شتێ بە کەسێ نادا حەز ناکا کەسی تریش ئینفاقێ بکا و بەخششێ بکا و خێرێ دا بە کەس یەکێ تریش لەو خوو ڕەوشتە پیسانە ئەوەیە کە ئەفەرمێ معتەدین مجاوزگەرە لە حدود و مەرزەکانی بەندەگی و مەسئولیت هەمیشە تیاپەڕێ و حاضر نییە کە لە هیچ هیچ کاتێک حازر نییە کە لە حدودی بەندگی و عیبادەتی خوای متعالا بمێنێتەوە و هەمیشە لە فکری ئەوایە کە لەم ژێر باری مەسئولیت دەرچ یەکێ تریش لەو خوڕە وشتانە ئەوەیە کە ئاوا ناوی ئەبا ئەسیم بۆ ئەخلاق و تنە تەبیعەتێک کە کاری هەر ئەوەیە هەر شتێک بەرەو خۆی بکێشێ و فکری بەلای کەسی ترەوە نییە و تەنها هەر شتێک کە بێت بۆ خۆی ئەبات و هەر خۆی لە بەرچاوە و ئاخرین خوو ڕەوشتی ناپەسەند یەکێتر لە خوڕەوشتە ناپەسەندەکان ئاوا بەیانیەکە کا فەرمێ بەعدە ذالیکە زەنیم دوای ئەوانە هەموو ئامەشی هەیە کە زەنیمە یانێ بەناحەق خۆی بکانەوە بە خەڵکۆ لە خەڵک نییە وەک ئەو حاکمە زاڵمانەی کە بە قانونی خوا حکوم ناکەن ئەمانە هەموو زەنیمن ئەمانە لە خەڵک نین نە ئارەزویان نە لە دەرد و گیر و گرفتی خەڵک بەشدارن نە لە ئەو ئارەزوانەی کە خەڵک هەیەەکە تێبگەن لەوانە لە دڵیانایە نە لە خۆشی خەڵکە شەریکن نە لە ناخۆشییانە شەریکن نە هەوڵیان ئەوەیە کە خەڵک بگەن بە خۆشببختی نە خۆمان و ئەەکەن بۆ ئەوەی کە خەڵک لە دەردی سەر و گیر و گرفت دوورکەنەوە خەڵکی تر وان بەدەم یەکەوە کۆمەکی یەکتر ئەەکەن تەعاون و هاوکاری ئەەکەن لەسەر خێر هەوڵەدەن بۆ ئەوەی کە شەر لە یەکتری دوورکەنەوە بەزەوی و ڕەحمەتیان هەیە بۆ یەکتر لە حدودی توانایی و قدرەتیانە هەوڵەدەن بۆ ئەوەی کە ئەوەی کە باشە بیکەن بۆ یەکتر ئەوەی کە خراپە لە یەکتر دووری کەنەوە بەڵام ئەو حاکمە زاڵمە پیسانە و هەروە ئەوانەی کە وەک ئەوانن ئەوانە هیچیان لە خەڵک نییە و هیچ علاقە و ڕەتیان بە خەڵکەوە نییە و بەناحق خۆیان دکانەوە بە خەڵکەوە هەروەک چۆن جارجار بە گەرووی بزنیشتەوە گۆشتێک زیاوە دەرێت کە لە عزای ئەو بزنە نیە ئەو گۆشتە زیاوە کە شۆڕە بێتەوە بە قەریا خۆی چەسپانوە و خۆی بکانوە پێوە پێوە هەروە ئەو حاکمە زاڵمانە و ئەو پیسانە ئەوانیش لە خەڵک نین بێگانن بە ناحەق خۆیان سەپانوە بەسەر خەڵکەوە خۆیان بکانەوە لە خەڵکەوە کە ئا ئەوەی شهێکە لە خوو ڕەوشت و خولقە پیسەکان کە لە مسلمان دوورە و ئینسانی مسلمان ئا ئەوەی نییە بەڕاستی ئینسانی مسلمان لەگەڵ ئینسانەکانەوە بە تەواوی هێز و توانیەوە هەوڵەدا بۆ ئەوەی کە ئەوەی کە خێرە ئەوەی کە لە دەستی لێت لە خێر بیگەێنێ بە خەڵکوە ئەو لەبەر ئەوەی کە دارایی دارایی و ماڵە و ساحبی مناڵ و دار و دەسەیە لەبەر ئەوەی کە قدرەتی ماڵی هەیە و قدرەتی ئینسانی هەیە و لە اختیاریایە لە جیا سەرکەش بووە نافەرمان بووە کەوتۆتە تۆغیان لە جای ئەوە کە شکری ئەوانەی کردایە ئەو نعمەتانە و ئەو ئیمکانات و قدرەتانەی لە ڕێگای بەندی خوا بەکاربێنایە ئاوای لێ هاتووە کە وەختێ ئاەتەکانی ئێمەی بەسرا یەک لە شوێن یەک ئەخوێنرێنەوە بۆ ئەوەی کە عقیدە و بیر و بڕوای بۆ ڕۆشن بکرێتەوە و حەقی بۆ ڕۆشن بێتەوە بە جیای ئەوە کە بڕوایان پێت ئەو تەسلیم بێت هەڵێ ئەمانە ئەفسانەکانی پێشینیانی کە ئەیان گەرنەوە و حقیقەکان نیە و ئاوا بەرخودەکە لەگەڵ بەرنامەی هدایەتە بەڕاستی ئینسان ئاوا دروست کراوە کە دەوامی لەسەر حاڵەتێک نییە شخصیەتێ سابتی نییە هەر ساتێ بەلایەکایە بە جۆرێک کە وەختێ تووشی شەڕ و گیر و گرفتێ بوو شخصیتێک کە استقامەتی تیانە لەسەر یەک حاڵت نییە هەرجارە بەلایەکە هەر ساتە هەر ساتێ بە جۆرێک کە هەر لەبەر ئەوەشە کە ناتوانێت مسلمان بێت چون کەسێ ئەتوانێت مؤمنی مسلمان بێت کە شخصیتێکی بێت کە هەمیشە سابت قەدم بێت و لەسەر یەک حاڵ بمێنێتەوە کە ئیمان دەردی سەر و گیر و گرفتی زۆری بە شوێنایەت لە تەرەفی دژمنانی دینەوە لەلایەن دژمنانی دینەوە کە ئەگەر شخصیەتێ سابت و ئارام و لەسەر خۆنەبێ ناتوانێ ڕێگای ئیمان پەی بکەوە بڕواتە ئاخرین لەی ڕێگای ئیمان و ئەمەڵی ساڵ دوای ئەوە ئەفەرمێ ئللا المصلین بێژگە نوێژکەران ئەوانەی وا بەڕاستی نوێژەکەن ئەوانە ئالە و خوو ڕەوشتە بە دوورن ئەوەیان نییە شتی تریان هەیە خوو ڕەوشت و سفەتی تریان هەیە کە لەبەر ئەوە ئاو خوو ڕەوشتە ناپسنیانە نێ ئەتوانن مؤمن بن و بن بە خوشبختی نوێژکەران ئەوانەی کە الذين هم على صلاتهم دائمون جا ئەم چەند خوڕەوشتە باشە بە نوێژ دەست پێ کراوەوە بە نوێژیش دوای هاتووە کە ئەوەش بەیانی ئەوەیە کە ئەوەڵ و ئاکری کاری مؤمن نوێژە ئەوێت نوێژەکەی دروست بوو ڕێک و پێک بوو ئاوا کە لە پێشا بەیانمان کرد ئەوە هەموو کارەکانی تریشی ڕێک و پێکەبێ ئەوە نوێژەکەی نوێژ نەبوو هیچی تری ڕێکوپێک نابێ و بە کەڵک نابێ ئەوانەی کە هەمیشە خەریکی نوێژکردنن و نوێژەکانیان بەردەوامن بەسەریان و نایڵن کە لە دەستیان دەرچ چونکە ئازانن کە بەبێ نوێژ و سکاڵا و دوعا و پارانەوەی لای خوا هیچێکیان کرد گەواو هەژارێک کە ڕووی هەیە سوال بکە و لێیان داوا بکە و هەم ئەو کەسێک کە لە عینی نەداریا ڕووی نییە داوا بکە و مەحروم و بێبەش ئەمێنێتەوە ئەمان هەوڵەدەن ئەوانش بدۆزنەوە و بەشی ئەوانش زەکاتیان پێبن ئەوەی کە خۆیان نیازیان پێنێ لە ماڵەکانیان هەروە کە لە پێشاوتمان ئەویان ئەگەر چونکە ئەگەر ئینسان ڕێگای بەندگی خوانەگرێ دوای ئەوە کە حەقی بۆ ڕۆشن بۆ حتمما گرفتاری عذابی خوابێ جا ئەوان لەبەر ئەوەیکی گرفتاری و عذاب نەبن ئاوەها ئەهلی ئەداکردن و ئەنجامدانی کردەوەشە نزیکی هیچ ژنێک ناکەونەوە واروا ئەو ژنانەی کە نزیکی هیچ پیاوێک ناکەونەوە بادەت و بەندگی